وتم هیچ کەسێک نییە زیاتر لە حەجاج پێم گوتی خۆت سەرقاڵ مەکە بە هیچ شتێک تەنها بەو کارانەی کە من بە تۆی ڕادەسپێرم لایان بردم لە کارەکەم و دەستبەردار بووم لە کارەکەم دارایی. دەگەڕێیتەوە سەر کارەکەت. ئاه تۆ دام دەمەزرێنی و و بە فەرمانی برازاکەی لەو لاوە لام دەدەن. پێشەوای ئیمانداران هیچ شتێک کاری تێ ناکە گەر بڕیار دەر بکا. تەنها زاواکەمان حەجاج نەبێ. حەجاج کێیە؟ تەنها خزمەتکارێکە لە لای جێنشین. عێراق جێ بهێڵە. بۆ ئەوەی لێرە بمێنینەوە بۆ ئەوەی خۆمان بپارێزین لەو منداڵە لاسارە، بە قسەم بکە. مم، دەنگ و باسی درهەم چیە لەگەڵ برادەرەکەمان؟ ڕێگای پێ نادەم بچێتە لای و چاوی پێ بکەوێ. لێی گەڕێ با بڕوات لەگەڵی. لەگەڵی بڕوا؟ بۆ کوێ؟ بۆ ئەو شوێنەی خۆی دەیەوێت، گەر داوای لێت کرد. باشە هەر بۆ خۆت تۆ بە منت نەگوت ئاگاداری بە ئەوە دووڕووە؟ مم. شتی لێ وەرگرە بەڵام شتی نەدەیتێ. ئایا دەزانی ئەو پیاوە کە بە سێ ڕوو لەسەر یەک کار دەکات؟ ڕووی سێمی بۆ سەرجون ڕوومیەکە. ئەو شتم نەدەزانی بەر لەوەی کە تۆ لەم سێشەوە نەبێ کە تۆ لە عێراق بووی ئایا زانیوتە پیاوێک هەیە بە ناوی ڕۆستەم؟ ڕۆستەم؟ چاوی بەسەر جوون کەوت دوایی چووە دەرەوە بۆچێ؟ دەمەوێ بزانم پێش ئەوەی بگەڕێمەوە بۆ ماڵەکەم. ڕۆستەم! ئەو ڕۆستەمە کێیە؟ نازانم. ئەگەر هەر ئێستا پێم نەڵێی ئەوا بێگومان خوێنت دەڕێژم دەزانی چی پێی گوتم حەجاج. ئێستا پێتەڵێم. قسە بکە قسە بکە و فێڵم لێ نەکەی ئەگەر نا لە هەر شوێنێک بتگیرم ئەوە دەتکوژم ناژیم لە دووری تۆ ئەی نووری چاوەکانم بەڵام لەوەدا هیچ دەسەڵات نییە واتە تۆ کۆچێکی باوکە بۆ کوێ دەڕۆی وەکو ئەوە وایە کۆچم کردبێ و وە دڵیشم لەگەڵ خۆشەویستەکەمدا ڕۆشتبێ دڵی تۆ کۆچ دەکە؟ ئایا ئەوە دڵی من نییە؟ وە هەروەها ئەوەش خۆشەویستی دڵی من نییە وانە عمر؟ هەموومان تۆمان خۆش دەوێ پێشەوە ئیمانداران. هەموومان تۆمان خۆش دەوێ پێشەوای ئیمانداران. ئەو شەیە زۆر سەیرە. ئەو شێم لە هەزاران دەمەوە گوێ لێ بووە. بەڵام من وام هەست دەکرد کە گورگ دەلورێنێ و یان خشەخشی مارە پێی تێک دەچووم و دڵ و هەناوم بە تەواوی پێی تێکەڵاو دەبوو بەڵام بەڵام کە لە تۆ گوێم لێ دەبێت یان لە نووری چاوەکانم کچەکەم مچڕکێکی تەواو بە هەموو گیانم دادێت. و لێدانی دڵە غەمبار و هەژارەکەم دەگەڕێتەوە کە پڕیەتی لە خەم و خەفەت لە خەڵک و وە لەسەر خەڵک. باوکە! باوکە ئەوە چیتە؟ چی لە ئێمە دەشاریتەوە؟ خەمی ئێوەمە لە دەست خۆتان و وە خەڵکی. هەر کەسێک لە خودا بترسێت لە هیچ کەسێکی تر ناترسێت. ڕاست دەکەی کوڕەکەم ڕاست دەکەی. چیتانە دەتان بینم هەروەکو منداڵن کاتێک باسی خێ و ئەو شتانەی بۆ دەکەی لە ترسا خۆی لە پەنایەک دەنێ و بێدەنگ مەمترسێنە باوکە. من دەزانم یان وابزانم دەزانم ئەوەی سەرقاڵی کردووی پێشەوا ئیمانداران هەمووی کاروبار و خەم و خەفەتی خەڵکە. منیش تۆزێک دەدەم بە تۆ بۆ ئەوەی سەرقاڵ بی کەمێک. سوێند دەخۆم بە خودا پێشەوا ئیمانداران. ڕاوەستە نە سوێند بخۆ و نە سوێندیشم بدە. بڕیارم داوە و فەرمانیشم داوە. تۆم کردووە بە میری خوناسیڕا. خوناسیڕا؟ بەڵێ، خوناسیڕا. ئەویش هەرێمێکە لە دیمەشق پێی دەڵێن حەلەب. خودا پاداشتت بداتەوە باوکە. بڕۆ بۆ ئەوێ لەگەڵ هەڵاتنی خۆر لەسەر ئیزنی خودا. ئەگەر بە باشی بەڕێوەت برد، پێشەوای ئیمانداران بۆمان دەرکەوت هیچ شوێنێک تر نەبوو لەوە ئارامتر و نزیکتر و باشتر کە بیدەیتە دەستیەوە چۆنیەتی پیاوەکانت تاقی دەکەیتەوە ئەی سەرکردە لە کاتی ئارامی و لە کاتی جەنگ و شەڕ و کوشتاردا لە کاتی شەڕدا پێشەوای ئیمانداران بەڵام تۆ وەکو سەربازێک نەناردووە بۆ ئەوێ بەڵکو وەکو میرێک ناردووتە. ئەو گەورەیە و هەموو فەرمانێکیش بەدەست ئەوە و دەتوانێت بەرگریش لە خۆی بکات. بەڵام مامۆستاکەمان وەکو تۆ دەیزانی پێشەوا ئیمانداران باوەڕکەن ئەو هیچ شتێک نازانێ ئەو لەسەر پەیڕەوی قورئان و کاروباری دین گەورە بووە بەڵێ لەسەر ئەم ڕێگایە باشە ئەو چی دەزانێ لە کاروباری ڕیش سپیەکانی میسر و لە سوننەت و لە فیقه سولەیمان ڕاست دەکات عومەری ئامۆزامان بۆ هیچ شتێک ناشێت تەنانەت وەکو مەلای مزگەوت یان مامۆستای منداڵان یان وەکو ڕیش سپیەک دانیشێت بخوێنێت و فتوا بدات من دڵنیام ڕۆژێک لە ڕۆژان پێویستیتان پێی دەبێت. بۆچی پێویستمانە؟ ئەگەر بۆ کاری ئایینی بێ ئەوە هەزارەها کەس هەیە کە لەو باشتر و زۆر زیرەکتر بن. ئەگەر بۆ کاروباری حوکمڕانی بێ ئەوە ئەو زۆر زۆر لێی دوورە. ئەگەر بۆ شەڕیش بێ ئەو پیاوە ئازاکانی براکەمان مەسلەمە زۆر زۆر لە عومەر زیرەکتر و چالاکترن لە بواری شەڕ و سەرکردایەتی. ئەوان جەنگیان بینیوە. لەسەرمە تاقی بکەمەوە و لێی بگەڕێم تاقی بکاتەوە. بۆ ئەوەی خەڵکانێکی تر بناسێت کە ئەو لە ژیانیدا ئەو جۆرانەی نەبینیبێت. با بزانێت کە مامی لەسەر زێڕ و زیو هەمیشە دانەنیشتووە. با بزانێت کە خەڵکانێک بەڕێوەدەبات ئەوان وەکو خۆی دەڵێت لە مەلائیکەتەوە نزیک هەن. ئەی پێشەوای ئیماندارم من دەترسم ئەم تاقیکردنەوەیە لە ناوی بەرێت و هیچی پێ نەکرێت و پاشان وەکو میرێک و مەلایەک و زاوایەک و ئامۆزایەک لە دەستمان دەرچێ. ئەی باشە تۆ لەوە ناترسی کە بنەماڵەکەت هەمووی لەناو بچێت ها سولەیمان؟ ڕاست دەکەی باوکە بەڵام من پێم وایە تاقی بکەیتەوە لەسەر شارێک کە نزیک بێ لە ئێمەوە نەوەکو ئەوە لە نزیک ڕۆمەکان بێ وەکو خۆت دەزانی هەموو جۆرە کەسێکی تێدایە هەندێکی تیا بێ ویژدانن و هەندێکی تیا ویژدانیان هەیە ئەگەر ویستت تاقی بکەیتەوە بەڵام من ویستم و بڕیارم دا و فەرمانیشم دا ئێوەم بانگ نەکردووە گفتوگۆم لەگەڵ بکەن، بەڵام تەنها بۆ ئەوەی بزانن لەوانەیە بمرم پێش ئەوەی بڕوا بۆ ئەو شوێنەی کە فەرمانم پێ داوە و لە سەرتانەکە بینێرن. ئەگەر منیش مردم دەبێت ئەو کارەی هەر بۆ بکەن و ئەو کاتەش، کە لەوێ بوو کاروبارەکانی بە باشی بەڕێوە بەرد و ئەو کاتەش هەرێمی حەلەب و هەموو دەوروبەری بدە دەستی ئەو. فەرمانتە ای پێشەوای ئیمانداران. و ئەگەر هات بۆ لای ئێوە دەستی بۆتان درێژ کرد و شکاتی کرد، ئەوە پەلە بکەن و پشتی بگرن و هەرچێکی پێویست بوو بۆ خۆتان بۆی بکەن. فەرمانت بە کەسێکی بێ ئاگا نەداوە گەورەم. گەر دەستی لە کار کێشایەوە. ئەوە ڕێز و حورمەتێکی زۆری لێ بگرن. ئەو ئامۆزامانە و زاواشمانە ئەی پێشەوای ئیمانداران. بزانن کە من خوێنی ئێوە و خوێنی من و و خوێنی خوشکەکەتانم داوەتێ، لەبەر ئەوە نییە کە ئەوم خۆش دەوێت، بەڵام ئەو شتەی لێی دەبینم کە ئێوە نابینن لە دڵە پاکەکەی و داوێن پیسیش نییە و هەروەها ڕاستگۆیەکەیشی جگە لە زەبری گەنجینەکەی. ئاگاتان لێ بێ و پاداشتی بدەن خودا پاداشتان بداتەوە. ئەمە ئەو پارچە زەویەیە لە شارەکە کە میرەکەی لێ دەردەچێ. زەویەکان لە یەک دەچن بەڵام خەڵکەکانیان جیاوازن. باشە خەڵکی ئەم ناوچەیە چۆنن شمشێری بەنی ئومەیە ئەی سەرکردەی هێزەکانی. ئاوا دەبێ خزمەتی مامۆستا بکەی ئەی خوشکی مامۆستا و هاوسەری قوتابی. هاوسەری قوتابیەکە نایەوێ ئەم وانەیەی فێر بکەی. ئەگەر برای من بی وازی لێ بێنەوە بڕۆ بۆ لای ئەو شتانەی خۆت دەیزانی. ئەی خوشکی مامۆستا و هاوسەری قوتابیەکە من دروست نەکراوم بۆ مزگەوت یان کورسی دەسەڵات من بۆ سوارچاکی و هێز و بەرگری دروست کراوم زینی ئەسپەکەم پایتەختی پاشایەتیە شمشێرەکەم گۆچانی منە وەڕمیش ئاڵا و هێزی منە زۆر بەرزە بەسایی خودای گەورەوە وهاواری سەرکەوتن خودا سەرکەوتوت بکا براکەم. خوا هیدایەتت بدا تۆ بڕۆ. وازتان لێ دێنم ئەوە کاروباری حوکمە ئەی میری خوناسڕە. باسی خەڵکەکەم بۆ بکە. سەیرکە. نا گەورم ناو هەزار جار نا ئەوە چیتە ئەی گەنج بەجێ مێڵە لە لای شعێب تو ڕەدە بێلم وە هەموو کارێکم پێ دەکات و هەموو ڕۆژە تو ڕەدەبێلێ و هەروەها پارەم پێ بار دەکات و پارەی ڕۆمی و فارسی و پارەی عەربی و هەموو شتێک بە. ئایا ئایا بۆچی شتت لێبار دەکات پێ بکەنە پێ بکەنە گەورم پێ بکەنە پێ بکەنە گەورم گەرگریانی دینار گەورم بهێنێتە پێکەنی پێ بکەنە گەرگریانی دینار گەورم بخاتە پێکەنین ئەوە دەگری درهەم باشە چ پەیوەندیەکت هەیە بە دوورکەوتنەوەی من خۆ من تەنها ئەوە بۆ ماوەی چەند ڕۆژێکە تۆ دەناسم درهام وە چەند مانجێکە ئەلێرەوە تۆ دەبینم وەکو ئەوانەی تر کە دەیان بینم چەند مانگێکە ها گەورم من چەندین ساڵە جەنابت دەناسم بەڵکو لەو ڕۆژەوە دەناسم کە درهەم لە دایک خۆی لەدایک بووە گەورم بەجێم مەهێڵە وەکو جارەکەی تر کە منت بەجێ هێشت تۆم خۆش دەوێت سوێن دەخۆم کەوا من تۆم خۆش دەوی بەخوا حەز دەکەی لەگەڵ مندا بیت خۆزگە خۆزگە خۆت ئامادە بکە و بە بەرپرسی دارایش بڵێ سوعیب سوعیب خوا عەفوی نەکا شوعەیب ئەگەر بزانێ کەسێک دەنێرێ بۆ ئەوەی دەستگیرم بکات پاشان هەموو پارەکانم لێ وەرگێ کاتێک کە ئەو دێت و پارەکان حرام و لەم وەردەگرێت فلوس فلوس لێم وەردەگرێت نەوەک دینار دینار مەترسە و بڕۆ پێی بڵێ دەی خێراکە بڕۆ دەی گەورم گەر نەگەڕێمەوە گەر نەگەڕامەوە بگەڕێ بە شوێنمدا لە هەموو شوێنێک و هەموو جێکی دارایی هەرچەندە کەم من زۆر دڵنیا نیم لۆ مرۆڤە گەورەم بەڵام من دڵنیام لەو کابرایە فەرمان تەمیری گەورە دەنگ و باسی خۆمانت بە نامە بۆ دەنێرم. ئاگات لە براکەم بێ ئامۆزاکەم. هەروەها منیش. ئاگات لە براکەم بێ کچی مامە. ئاگاداری خزمەتکارەکانی بە. پێش ئەوەی ئەوان خواردنەکە بخۆن دەبێ خزمەتکارەکان بیخۆن. ئەو لەگەڵیان دادەنیشێ و ڕوویان دەداتێ و دڵی پێیان دەسووتێ. ئەوە ڕەوشتیەتی لە مناڵییەوە هەروا بووە. بەڵام ئەو لە ئێستادا میرە نابێ خزمەتکار شەرمیان نەمێنێ بەرامبەری خزمەتکارە کچەکانیش مەبەستت چییە؟ هیچ خزمەتکارێک نییە گەر بێتە ناو ئەو کۆشکەوە ئەوەت نەخوازێ کە بێتە شاژنی ئەم کۆشکە. عومەری برات چاوی زۆر پاکە کچی مامم. هەروەها وەلیدی براشت بەڵام خزمەتکارەکان چاویان قایمە چاو تنۆکن ئاگاداری هەر هەموو خزمەتکارەکان بە وریا بە هەر وەکو من. بۆ کوێ دێن؟ دەمەوێت چاوم بە گەورەت بکەوێ. چ لێ دەوێ؟ دەمەوێ پێی بڵێم کە ئەو خزمەتکارم بۆ جێ بهێڵێ هەر کەسێکی تر ببات لەگەڵ خۆی بابی بات تەنە ئەم خزمەتکارەنە. چاوەڕوان بە. دەردەکەوێت. دەردەکەوێ کە من داوام لێ نەکردووە لەگەڵی بڕۆم تەنانەت خۆی سوێندی خوارد گەر لەگەڵی نەچم دەست لە کار دەکێشێتە واز لە هەموو هەرێمەکە دێنێت و تەنانەت هیچ کارێک ناکات ئەگەر چەنابی من لەگەڵی نەچم لەبەر خاتری تۆ ئەی پیسترین کەس لەم دنیاە ستا بۆ دەردەکەوێ ئەی دڵ ڕەشترین کەس لەم دنیاە بۆ ژوورەوە بۆسە بزانم خزمەت کار. بۆ ژوورەوە دەبێت شوعیب یەکەم جار بچێت. باشە تۆ بۆچی درهەمت دەوێت لەبەر ئەوەیە گەورم کە زمانی فارسی و ڕوومی و سریانی و عەربی دەزانێ بۆ ئەوەی پرسیاری لێ بکەم چونکە ئەو بەباشی دەزانێ بەڕاستە؟ بەڵێ گەورەم لە بیری کرد کە پێت بڵێ زمانی یۆنانیش نەزانێ بەباشی دەزانم ئایا دەتوانی لە هەر زمانێکەوە وەرجێڕی بکەی بۆ زمانێکی تر؟ بەڵێ بەباشی وەری دەگێڕم خەزێنە زیاتر پێویستی بە تۆیە لە من. کێ پێویستی بە منە گەورەم؟ بۆ من باشترە تاوەکو بمنێریتەوە لەگەڵ ئەو کەسە. بڕۆ لەگەڵ برادەرەکەت. برادەر؟ ئەوە هەر هیچ برادەری نییە گەورەم. ئاگات لێی بێ و خزمەتی بکە شوعەیب. ئەگەر پێویستت پێیەتی گەورەم ئەوا من کەسێکی باشتر دەهێنم ئەو بۆ خۆت ببە گەورەم. ئاساییە هەزار کەسی تر پەیدا بکە کە لە ئەو باشتر بن و بۆ ئەوەی لەگەڵی کار بکەی و فێریان بکە هەموو شتێک لەگەڵ برادەرکەت بڕۆ تخۆن دەست و پێت مازەکەم گەورە تخوا مەم نێرە. لەگەڵ برادەرەکەت بڕۆ دەرەوە وەرە کوڕەکەم وەرە کوڕەکەم من کوڕی چۆم؟ گەورم سەری دەم ساویکە مۆ ڕم لێ دەکا بەخوا من سەری کاوام لێ دەکا وەڵا سەریکە با بڕۆین کوڕەکەم دەی با بڕۆین ئازیزم با بڕۆین کوڕەکەم دەی. بڕۆ بڕۆ دەی ئەوچی دەکەن ئەو دەکەن تخۆ دەرگاکە خەپەت مەکە دەرگە خەپەت مەکە خوا دەرگات لێ بکاتەوە بۆچی دەتەوێت لەگەڵ ئەو ڕابکەی ها ئاه هەیە گلەی لە ئاژەڵێک دەکرێت گەر هەڵبێت لە بەستنەوە دڵنیای لە خۆت کە تۆ ئاژەڵی تۆش هەروەها بەڵێ نا دەست داگرە ئەو کەسەی لەسەر زەوی ڕێ بکات و هەروها لەسەر زەوی بڕوا ئەوە پێی دەڵێن ئاژەڵ کەواتە حشتر ئەی بۆچی دەدویست لە دەستی من ڕابکەی ئاژەڵ لە ڕاستیدا من زۆر لە ئاژاوە دەترسم کامە ئاژاوە ئاژاوای پارە بە درێژایی ڕۆژ شەو و ڕۆژ. ئامادەیان دەکەم و دەیانژمێرم ئامادەیان دەکەم و دەیانژمێرم و بەدوادا چوونیان بۆ دەکەم و هەزاران در هەموو دیناری ئاوا کۆ دەکەمەوە و لە ڕۆژ ئاوادا وەکو کەری ترێکە دەسمە دەرەوە نە دینارێک و نەدرە هەمێ تەنانەت تەنانەت یەکشت لە ناو گوێسکەم دەچری چێنێ ئەویش زرینگەی شەیتانە دیارە پیلانێک دادەنێیت بۆ ئەوەی پارەی دارایی بدزی. گەورەم، خودا بتپارێزێت، من کەسێکی پاکم و لێرە کار دەکەم، واز لەو شتە بێنێ کە لە زمانم دەردەچێ، بەهەڵە لەم تێنەگەی. ئەگینا شکایەتت لێ دەکەم لە لای گەورەم. هە، لە لای کامیان؟ دونیا! لە دونیا بپرسە و لە زینە الحیات. ڕۆستەم، بۆڕمەک. ئەی باشە تۆ بۆچی زووتر پێت نەوتم بۆ ئەوەی پیلانەکە تێک نەدەم ئەی ئەی گەورم وا دەبێ ڕێزگرت ئێستا من کارێکت بۆ ئاسان دەکەم بۆ ئەوی بچی بە دوایانە بەو کارە لە دەستم ڕزگار دەبی تۆیان بێمێشکی یاخود لە گێلی ئەدەیت من نە بێ مێشکم و نە گێلیشم ئەوە باش بزانە. ئەو ناردی بۆ خوناسیڕە بۆ ئەوەی لە ئەنجومەنەکەی خۆی دووری بخاتەوە ئەوە کارێکی زۆر باشە. ئەی برازاکەم ئەوە کارێکە کاری تری لە دوایە پاشانیش ئەیکا بە پەیمان پارێز. ئەبێ کۆبوونەوە بکەی لەگەڵ براکانت لە لای باوک دەبێ داوای لێ بکەی کە بە دڵنیایەوە تۆ بکا بە پەیمان پارێز لە دوای خۆی پاشان براکەت سولەیمان پاشان یەزید. دەتەوێ عەبدولعەزیزی مامم لابدات؟ ئەو خەونە بوو بەچی ئێوە هەموومانتان ترساندووە ئا ئەو خەونەش قەت نایەتە دی بیخە مێشکت کردی بە سەرۆکی هەرێمێک لە حەلەب نامەکە ئەوەی تیانوسرا بوو ئەوە زۆر سەیرە چۆن بەو کارە ڕازی بوو خۆ ئەو بە باوکی دەگوت دەست لەو کارە ڕابکێشەوە مامی فەرمانی پێدا خێزانەکەی ئامۆزایەتی هانی دا خۆزگە لەوێ بوومایە و ئامۆژگاریم بکردایە. ئەوە قەدەری خوایە چی بیەوێ ئەیکا. دەترسم دایکە. دەترسم چارەنووسێکی وەکو عومەری کوڕی خەتاب چاوەڕوانی بێ. هیچ گەڕانەوەیەکی نییە کاری خوا. ئەی شایخ و ناسیرە و حەلەب و و ئەسکەندەروونە و و تەرسووس. و چیای لوکام و چیاکانی تۆڕۆس و و چیاکانی ئەرمینیا و قوستەنتینییە. بەجێمان بهێڵە، برادەرە بەوەفاکەمان. فەرمانی تۆیە گەورەم. لە کوێیە کاروانی ئەو برادەرە عارەبە و ئەو مەڕوانییە کە زاوای جێنشینەکەیانە و برازایەتی؟ چۆن ئەم هەواڵەت پێ گەیشت گەورەم؟ منیش بە جێم هێشت لە ناو شار، ئەو خۆی ئامادە دەکرد و کەسیش نەبوو پێش من بێت بۆ لات. بزانە، ڕەشەباو و باڵدار لەو کەسانە خێراترن کە چوار شتیان پێوەیە. دەی بۆم باس بکە، بەڵکو هەندێک شت بزانم کە گوێم لێ نەبووە. وابزانم تۆ خۆت هەموو شتێک لە من باشتر ئەزانی ئەی گەورە. ئایا بۆچی هاتووی بۆ لام؟ بۆ ئەوەی بە ئاگات بهێنمەوە ئەو کەسە وەکو هیچ کەسێک نییە کە سەرۆکایەتی خوناسیرە و حەلەبی گرتووەتە دەست. ئەو پیاوێکە ئەو لە کەس ناترسێ و سەودا لەگەڵ هیچ کەسێکیش ناکا و ڕێگا بە هیچ کەسێکیش نادات کاری دووڕوویی بکات و ئاژاوە بنێتەوە لە ئەنجومەنی جێنشین ڕای خۆی دەرەبڕێ و سڵ لە کەسیش ناکاتەوە و لە حەجاجیش تووڕە ئەبێت و داوای لە جێنشین کردووە حەجاج دەربکات ئێستا بۆم دەرکەوت کەوا بۆچی ئێمەی ناردووە بۆ ئەوەی لەناو ببرێی. ئێستا ڕزگاریان دەکەم لە دەستی پێش ئەوەی بێتە ناو خاکەکەمان یانیش بە میرێکی دەرکراوی بگەڕێتەوە. ئامۆژگاریت دەکەم کە ئەو کارە نەکەی گەورەم. ئایا بۆچی ئەو کارە نەکەم؟ ئەو هەرێکە و بۆم ڕێککەوتووە کە من لە ناو دڵی کوڕی مەڕوان بدەم بە سەختی دووجار یەکێکیان برازایەتی وە زۆریشی خۆش دەوێت وە دووەمیشیان زاوایەتی و وە خۆشەویسترین کەسی لەلایەتی کچەکەشی بەدیلی وەکو دیارەکی زۆر بەنرخ بیبەم بۆ ئیمپڕاتۆر ئاگادار بە گەورم ئەو کارە نەکەی لەوانەیە ئەوە پلانێک بێت لەلایەن عەبدولمەلیک بۆ ئەوەی وڵاتەکەمان داگیر بکات و ڕابکەن بە دوای ئەو کەسانی ڕێ لە کچەکە یەگرێت خۆزگە ئەو شتە بکات. هێزی جستنیانی بەهێز هەمویان ئامادەن بۆ هەموو شتێک. سبحان الله ژیان لێرە چەند خۆشە زەویەکی سۆز چاو تێر نابێ لە تەماشاکردنی ئاسمانێکی شین. بێگەرد و پاکە وەکوو دڵێک. ئاسمانێکی بە بەزەیی دوورە لە هەموو ڕق و کینەیەکی دنیا. ئاسمانێک کە هیچ شتێکی تیا نییە، تەنیا چەند هەورێک و خێر و بەرەکەتی خودای گەورە هەڵدەگرێ. بارانێک دەبارێت کە تەنها شوکرانەی خودای دەوێت. دار و بەرد و هەموو شتێک شوکرانەی خودای گەورە دەکەن. ئەویش خۆی بە مرۆڤەکان پیشان دەدا و پێیان دەڵێ مەترسن پێیان دەڵێت مەترسە ئیمانەکەت بەهێز بکە ئەگەر تۆ ئیمانداری. گەورەم دەڵێ هەموو ژنەکان دەست بە سەر بکەن بەبێ ئازار ئەویش بۆ منی بەجێ بێڵن بەدیلی دەگرم و و هەر کەسێکتان لە قافلەکە بینی بیکوژێت و لە پاشاندا دەست بەسەر هەم قافلەکەدا بگرێت. مزاحیم بەڵێ گەورم ئێوە لێرە پشوو بدەن تاکو دەگەڕێمەوە بۆلاتان فەرمان تەمیری گەورە یاڵە هەموو دانیشن. لەسەر پشتی وڵاخکەت وەرە خوارەوە کەمێک ئاوی بدەرە پێش خۆت بۆ ئەوەی تێنوێتی بشکێ. ڕاست دەکەیت. بخۆرەوە بەسە زمان. دەزانم بارت زۆر گرانە لێت دەدەن و گوێڕایەلیشی وە سەبر دەگری لە ناخۆشیەکانت گەر شتێکیشت پێویست بوو تەنانەت دەحیلێنی و هیچی تر کەس هەستت پێ ناکا تەنانەت خاوەنەکەشت. دەزانم خۆڕاگری بەرامبەر هەر ئازارێک و شکاتیش ناکەی لە کەس گلەییش ناکەی وە سبحان خالق الخلق امما شتى. وما من دابة في الأرض ولا طائر يطير بجناحيه إلى أمم أمثالكم ما فرتنا في الكتاب من شيء ثم إلى ربهم يحشرون صدق الله العظيم صدق الله العظيم ئەسپە بەسەزمانەکەت ئاوی خواردەوە بۆ تۆش ناخۆیتەوە. هاتم ئیزنت لێ وەربگرم. بڕۆ ئاوەکەت بخۆرەوە بە ناوی ئەو خودایەی کە تۆی خەڵق کردووە. ئایا پێش ئەمڕۆ چاومان بەیەک نەکەوت؟ ڕاوەستە دامەنیشە تا جلەکانی خۆمت بۆ ڕابخەم با جلەکانت پیس نەبێ. نا زۆر سپاس. جلەکانت زۆر زۆر جوانن بەڵام ئەو جلانە هی تۆ نییە. هی من نییە؟ گەر بۆچوونەکەم تەواو بێ لاشەت لە ماڵێکە و دڵت هی ماڵێکە و جلەکانیشت هی ماڵێکە. دڵ لە ناو جەستەیە و هەمیشە جیا نابنەوە لە یەکتر و هیچ یەکێکیان بێ ئەوی تر نابێت. نەخێر ئەوە دڵ و ناخی دڵ. وەکو ئەو تۆیە وایە لەم زەویە هەڵدەگیرێ و لە زەویەکی تر دەیچێنی و وە خودای گەورەش دەبێ ئاوی پێ بدات بە جوانترین شێوە دەڕوێ گەر خودا بیەوێ. وە تۆیەکە هەر چۆنێک بێت بەرهەمەکەش هەر ئەوەیە کە زەویەکە دەیەوێ. دڵیش ئاوایە. لەوەیانە ڕاست دەکەیت. بەڵام چۆن دەبێت ئەو جلانەی کەوا من ئێستا لە بەرمەهی خۆم نەبێت؟ مەگەر ئەو جلانەم دزیبێت؟ یان بردووتە و ئەویش هی خۆت نەبووە؟ یا بە زۆری زۆر داری بە ئارەزووی خۆت داوتە بە کەسێکی تر. قسەکانی تۆ سەرسڕهێنەرە. گوێم لێ بووە لە پیاوێکی تر وەکو تۆ لە شاری سەماوە. بۆ چەند جارێک پیاوەکەی ترم بینیوە.